ڕۆژانە لە کاتژمێر هەشت و سی خولەکی سەر لە بەیانی پێشکەشەکرێ ئەم بەرنامەیە لە مەدۆ پێشکەشکردنی فەریشتە مستەفایە بەرنامەی نۆژین. بەناوی خۆی بەخشندەی میهرەبان سڵاوتان نەبێ هاوڕێیان و گوێبیساری بەرنامەی نۆژین ئەڵقەیەکی نوێی بەرنامەکەتان پێشکەش ئەکەم بە هاوکاری کاک تاریق لەگەڵتانم ئێوەش هاوڕێمان بن. تەنها زانین بەس نییە بەڵکو هەر دەبێ جێبەجێکردنی لەگەڵدا بێ بە تەنها ئامادەیش بەس نییە بەڵکو هەر دەبێ کردەوەی لەگەڵدا بێ کردەوە ڕێگایەکە بەرەو هێز دەکرێ لێوانلێو بی لە حەماس و ورەبەرزی و هەبوونی وزەیەکی بەرز لە ناخدا و خاوەنی زانیاری و هێزێکی عەقڵی وەهاش بی لە هەمان کاتدا کە یارمەتیدەرت بێ بۆ سەرکەوتن بەڵام ئەگەر هاتوو نەتوانی هەموو ئەم شتانە لە شوێنی جێبەجێکردندا پراکتیزە بکەی واتە بە شێوەیەکی پراکتیکی ئەنجامیان نەدەی ئەوا هەموو ئەو شارەزایی و لێهاتووییانە هیچ نرخێکیان نیە و بەهەدەرەچن و هیچیشیان لێ سەوز نابێ. جیم ڕۆن لە کتێبی حەوت ڕێگا بۆ بەختەوەری و حەسانەوە ئەڵێ، زانین و زانیاری بەبێ چەسپاندن و جێبەجێکردن لەوانەیە ببێتە هۆی تێکشکان و شکستخواردن. ئایا کەسێک دەناسی کە لەو باوەڕەدا بێ بە تەواوی دەزانێ چی ئەنجام دەدا یان چی دەکا بۆ گۆڕینی ژیانی خۆی؟ هەروەها دەشزانێ ئایا کەی هەڵەسێ بە ئەنجامدانی ئەو کارە، بەڵام ناتوانێ هیچ شتێ بکا. ئایا کەسێک دەناسی کە لە پلەیەکی زانستی بەرزدا بێ و هەموو شتێکیشی بۆ دەستەبەر بێ تا لە ژیانێکی خۆشتر و باشتردا بژی، بەڵام دەبینی دانیشتووە دەستەوەژنەوە بەبێ ئیش و کار؟ بە پێچەوانەوە ئایا هەر کەسێک لە کەسەکان دەناسی کە پلەیەکی مامناوەندی زانیاری هەیە و لەوانەشە خاوەنی هیچ بڕوانامەیەک نەبێ، بەڵام زۆر سەرکەوتووە، لێرەدا جیاوازی ئەم دوانە تەنها لە وشەیەکدایە ئەویش کردەوەیە. سوقرات ئەڵێ ئازارەکان وا لە خەڵکییەکەن کە زانیاریەکی بەپیتیان لابێ بەڵام ئەوەیە کردەوەی پێناکەن. کۆنفۆشیۆسیش وتوێتی پیاوی گەورە و زیرەک کەم دووە بەڵام پڕ کار و کردەوەیە. ژیری و دانایی ئەوەیە کە بزانی چۆن کاری پێیەکەی، شارەزاییش ئەوەیە کە بزانی چۆن بەکاریەهێنی و ئیشی پێکەی، سەرکەوتنیشەوەیە کە بە کردەوە ئەنجامی ئەدەین. پەندێکی چینی هەیاڵێ من دەبیستم و لە بیرمە چێتەوە دەبینم و دێتەوە بیرم جێبەجێی دەکەم و تێدەگەم ئەگەر بێت و ئەم پەندە بەراورد بکەین لەگەڵ ئەو توێژینەوانەی کە لە زانکۆی بێڵی ئەمریکی بەڕێوەچن، ئەوا جۆرە لێکچوونێک ئەبینین لە نێوان ئەم پەندە و لە نێوان ئەنجامەکانی ئەو توێژینەوانەدا، بە شێوەیەک دەرەکەوێ کە من بیرەکەمەوە لە سەدا دەیان کەمترە لەوەی کە دەبیستم و لە سەدا بیست و پێنجی ئەوەی کە دەبینم و لە سەدا نەوەدی ئەوەی کە کاری پێکەم. وڵاتە یەکگرتووەکانی ئەمریکا. بنیامین فرانکلین وتویەتی ئەوەی بە هیواوە بژی بە زمانی بەڕۆژووەوە دەمرێ. مرۆڤ ئەگەر بە خەون و ئاواتەوە دەست پێ بکا ئەوا شتێکی جوانە بەڵام ئەگەر خەونت بینی ئەوا هەر دەبێ جێبەجێی بکەی بە بێ دوودڵی زانین و ئومێد دوو شتی جوانن بەڵام تەنها یەکێکیان بەس نیە بەڵام بەداخەوە زۆربەی خەڵکی دەژین دوور لەو هێز و توانایە کەسایەتیە ڕاستەقینەی خۆیان و سەرقاڵە بن بەو ئیش و کارانەوە کە خۆشیان ناوێ و بەردەوامە بن لەو پەیوەندیانەدا کە سەرێشەیان بۆ دروست دەکا لەجیاتی ئەوەی چارەسەری کێشەکانیان بۆ بکا بۆیە تەنها بەردەوام دەبن لەسەر گلەیی و گازندە و پاڵپێوەنانی ڕۆژگار. دوو هۆکار هەیە کە خەڵکی قەدەغە کە لەوەی کە تواناکانیان لە شوێنی کردەوە دابنێن، هۆکاری یەکەمیان بریتیە لە ترس، چونکە ترس یەکەمین دوژمنی سەرسەختی مرۆڤە و یەکەمین ڕێگەیشە کە بەرهەڵستی کردنی خەڵکی و هەڵسوکەوتکردن لەگەڵی بۆ بەدیهێنانی خەونەکانیان خەونەکانیان تێدا بەدی نایە. هەمیشە ترس لە شکست، هەرچەندە کەسێک بە تاقیکردنەوەیەکی شکست خواردوودا تێپەڕێ ئەوا بێگومان سوودمەند دەبێ ئەگەر هەمان تاقیکردنەوە دووبارەکاتەوە لە ترسی سەرنەکەوتن دەشگونجێ ئەو کەسە لە تەمەنێکی زوودا بەرنامەڕێژی بکات لەسەر ئەوەی کە سەرکێشی نەکات، هەڵنەستێت بە هیچ موغامەرەیەک و موجازەفەیەک لە ژیانیدا. هەر لەوانەیە ئەو کەسە بە درێژایی ژیانی هەر لەسەر تەمەنی مناڵی بژی، چونکە تەماشاکە باوکی بە درێژایی هەموو ژیانی تەنها لە یەک کار و پیشەدا ئیشەکە و هەموو ڕۆژێک هەر دووبارەکردنەوەی هەمان ئیشە. دەگونجێ باوکی ئامۆژگاری کردبێ کە خۆی بپارێزێ بۆ ئەوەی تووشی نسکۆ و شکست نەبێ. یان یەکێکی دیکە لە ئەو هۆکارانە ترس لە قایل نەبوونە، ئەم جۆرە ترسە هۆکارێکەوە لەو کەسانەکە کە پاڵ بنێن بە ڕوودانی هەر گۆڕانکارییەکەوە لە ژیانیاندا و ئەنجامەکەی بە قایل نەبوون و ڕەتکردنەوە دەزانن. ئەوەی کە خەڵکی قەدەغە کە لە هەڵس و کەوتکردن بریتییە لە پشتگوێخستن یان دواخستن، هەندێکمان هەڵەسین بە دواخستنی ئەو کارانەی کە دەبێ ئەمڕۆ جێبەجێی بکەین بەڵام وازی لێ دێنین و دەیخەینە بەیانی یان بۆ ڕۆژی داهاتوو یان بۆ هەفتەیەکی تر و بەم شێوەیە ئەگەر هاتوو ئامانجێکت هەبوو بە ئاواتەوە بوویت بەدیبهێنی، لە هەمان کاتیشدا هەست بەوە دەکەی کە لێرەدا شتێک هەیە بەرگریت لێیەکا لە هەڵسوکەوت و ئەنجامدانی ئەو کارە، لەبەر ئەوە بگەڕێ بەدوای هۆکاری ڕاستەقینەدا لە پشت ئەو جێبەجێ نەکردنە و لە خۆت بپرسە، چییە وام لێدەکا و دەبێتە بەرهەڵستکەرم لە ئەنجامدانی ئەم کارە؟ خراپترین شت چییە کە لەوانەیە من ئەنجامی بدەم یان بە کردەیی هەڵسوکەوتی لەگەڵدا بکەم تا ببێتە ڕێگر لە بەردەم ئەنجامدانی ئەو سەرکەوتنە؟ ئەی باشترین شت چییە بیکەم یان بە کردەیی هەڵسوکەوتی لەگەڵ بکەم تا ببێتە هۆی سەرکەوتنم؟ ئێستا هەوڵبدە بیربکەرەوە و بزانە، چەند جار ڕووبەڕووی هەڵوێستە قورسەکان بوویتەتەوە لە ژیانتدا و توانیوتە چارەسەری بکەی؟ لە پرۆگرامی زمانەوانی دەمارگیریدا وتەیەک هەیە دەڵێ، شکست هێنان نییە، بەڵکو تەنها شارەزایی هەیە. لە سەروتاری رۆژنامەی، وۆڵ ستریت ژۆرناڵ، دا سەرنووسەرەکەی دەنووسێت و دەڵێ، هەراسان مەبە لە شکست هێنان، بەڵام دەستپێشخەربە بۆ نەهێشتنی ئەو گومان و دوودڵیەی پەندێکی چینی دیکە هەیە دەڵێ بڕیاری ڕاست و دروست لە دوای ئەو شارەزاییەوە دێ کە لە بڕیاری چەوت و خراپەوە وەرگیراوە ئەوە گرنگ نییە کە لە ڕابردوودا چەند جار کەوتوویت و شکستت خواردووە، بەڵکو ئەو هەڵسوکەوتە گرنگە کە ئێسای کەیت و سوود و کەڵک لە هەر شتێکی شکستێکی ڕابردوو وەربگریت کە تێپەڕیوە بەسەرتا. پەندێکی کوردیش هەیە دەڵێ، ئەو نانە نانە ئەمڕۆ لە خوانە. ڕابردوو ئەو گەنجینەیەیە کە پڕێتی لە پەند و ئامۆژگاری، بۆیە پێویستە لە هەر نووژدان و نسکۆیەکدا فێربیت و دەرسێک وەرگری لەو نسکۆیانەی لە ڕابردوودا بەسەرتا هاتووە و لەمەو پێش هەمیشە بایەخ بەوە بدە کە خودا بۆچوونی لەبارەی تۆوە چییە، نیگەرانی ئەوە مەبە کە خەڵک لەبارەی تۆوە چۆن بیرەکەنەوە. لە یادت بێ لێبوردن واتە ئازادکردنی زیندانیەک و کەشفکردنی ئەوەی کە ئەو زیندانیە خودی خۆتان بوون. کاتێک هەمیشە ئەوە تۆی کە قسە دەکەی تەنیا ئەو شتە فێر دەبی کە دەتزانی. کاتێک خوای گەورە دەیەوێ قەبارەی ئێمە پێوانە بکا مەترەکەی لە دەوری دڵمان دەگێڕێ نەک لە دەوری سەرمان. هیچ کێشەیەکی مەعنەوی بە دەرمان چارەسەر ناکرێ. شێتی، واتە تۆ هەڵەیەک بۆ چەندین جار دووبارە بکەیتەوە و چاوەڕوانی ئەوە بی بە ئەنجامێکی جیاواز بگەی. سەرکەوتن، واتە هەوڵدان بۆ بەدەستهێنانی ئەوەی کە دەتەوێ و قەدرزانی ئەوەی کە هەتە. جیاوازی بنچینەیی لە نێوان ئەوانەی کە لە ژیاندا سەردەکەون و ئەوانەی کە شکست دەهێنن لە زانینی چۆنێتی دووبارە هەستانەوەدایە. هەمیشە بیر لەم دەستەواژەیە بکەرەوە، هەر جارێک دەکەویتە سەر زەوی، شتێک هەڵبگرە. ئەگەر ڕاوەستابیت و چاوەڕوان فراوانی بە ئێوە دەگا لە بیری کە شتێک کە ناتوانی بەدەستی بێنی و بەدەستی بێنە شتێک کە ناتوانی فەرامۆشی بکەی خۆش مەزاجی بە کەسێک دەڵێن بۆ ئەو شتێک کە دەبوو هەیبوایە بەڵام نەیبوو پێ دەکەنێ. بیر لەم دەربڕینە بکەرەوە، بۆ دەرککردن و ناسینی هزرێکی هەڵە مێشک دەبێ بگاتە ئاستێکی دیاریکراو لە پێگەیشتن بە هەڵە ئەنجامگیریی دەکەین کە هۆکاری بەدبەختی ئێمە نەبوونی ئەو شتەیە کە بەدوایدا وێڵین. هەرگیز ئەوە فەرامۆش مەکەن ناتوانن تاریکی لەناو ببەن مەگەر ئەو دەمەی کە چرایەک هەڵبکەن. کاتێک ئێوە نزا ئەکەن، خوداوەند کارێک دەکا کە لە دەرەقەتی ئێوەدا نییە. پارە دەتوانێ بەخشێکی ناسک بێ لە بەهەشتەوە یان ئاگرێک لە دۆزەخەوە. کاتێک ئێوە خۆتان خۆش ناوێ هیچ کەسێک جگە لە خۆتان ناتوانێ حاڵی ئێوە باشتر بکا. وتراوە کەشتی لە بەندەردا پارێزراوە بەڵام کەشتیەکان بۆ ئەمە دروست نەکراون تاکە خۆراکی ژیان نزیکبوونەوەیە لە مەترسی هەرچەندی زیاتر خۆمان لە مەترسی بدەین زیاتر زیندوو دەبین ژیانکردن کاری مرۆڤە و کاری مرۆڤە ئازاکانیشە. یەکەم بنەما کە دەبێ لە ژیاندا فێری بین ئازایەتی و بوێرییە. وێڕای هەموو ترس و دڵەڕاوکێیەکان دەبێ هێدی و لەسەرخۆ خەریکی ژیان بن. ئێستا بۆچی ئازایەتی لە ژیاندا پێویستە؟ لەبەرئەوەی ژیانی بە ترس و لەرزەوە دوورە لە ئارامی و سەقامگیری. ئەگەر هەمیشە نیگەرانی ئاسایش و ئارامی خۆت بی لە ڕاستیدا خۆت لە ناو زیندانێکی دەستکرددا دەبەستیتەوە. وەها شوێنێک لەوانەیە دوور بێ لە مەترسی. ئەڵێن قرژاڵی دەریا قاڵبێکی ئەستوری بە پشتەوەیە کە پارێزگاری لە لەشی دەکا ئەم گیانەوەرە بەم قاڵبە کە لەشی بەند کردووە ناتوانێ گەشە بکە تەنها بە فڕێدانی ئەم قاڵبە توانێ گەشە بکە و گەورەتر ببێ کاتێک قرژاڵی دەریا قالبەکەی لە خۆی جیابکاتەوە لە ڕاستیدا ئەو قەڵغانە لە دەسەدا کە لە بەرامبەر مەترسی دەیپارێزێ چونکە تا ئەوکاتەی قاڵبێکی تازە لەسەر پشتی نەڕوێتەوە پێستێکی ناسک و پەمەیی هەیە کە توانای پاراستنی نییە لە کاتی بەرکەوتنی تاشە بەردەکان و گیانەوەرانی تردا ئەو لەبەر ئەوەی زیاتر گەشە بکە ژیانی خۆی دەخاتە مەترسیەوە ئەگەر نەتوانن لە مەترسی نزیک ببنەوە ناتوانن گەشە بکەن ئەگەر نەتوانن گەشە بکەن ناتوانن باشترین بن ئەگەر نەتوانن باشترین بن ناتوان نشاد بن و ئەگەر نەتوانن شاد بن چ شتێکی تر بۆ ژیانی ئێوە گرنگە کەوایە لە قاڵبەکانی خۆتان دەربچن. بەڕێزانم خێن بۆش لە بەرنامی نەژین کۆتایی پێهات سوپاسی هاوڕێتیتانەکەم سوپاس بۆ کاک تاریق لە ژووری کۆنتۆڵ